شەهرەزاد گێڕایەوە بازرگانەکە نوزهەتوزەمانی بردە ماڵەوە و جوانترین جلوبەرگی بۆ کڕی تا بیپۆشێ، ئەمجا هەندێک زێڕی بۆ کڕی و پێی بەخشی. وتی ئەم هەموو شتومەکەم بۆ کڕیوی لەبەر خاتری خۆت، ئەوەندەم لە تۆ ئەوێ کە تۆم بردە لای جێگری دیمەشق تۆم لێ بکڕێ. هەرچەندە هەر چەندێک پارەم بداتێ نرخی نینۆکەکانت نییە، ئەوەندەم لێ دەوێ چۆن ڕزگارم کردوویت و چۆن لەگەڵ تا بە ڕەوشت بووم و بۆ چاک بووم هەمووی بۆ بگێڕیتەوە ئەمجا داوای لێ بکە کە فەرمانێکی شاهانەم بۆ دەربکە کە بەخشراو بم لە باج و گومرگ دانیشت و مەک و کوتاڵ لە کاتی بازرگانی کردنمدا لێرە و لە شاری بەغدا و لای شاعمەری کوڕی نعمان ئیتر زۆر دڵیشی پێ خۆش بوو لە دڵی خۆی داوتی خوا یار بێ بە ئاواتی خۆمەگەم ئەمجا پرسی کاتی خۆی تۆی بینیوە نووس هەتو زەمانی ژووتی نەخێر بەڵام لەگەڵ کچەکەی خۆی دامنی پەروەەر دەکردووە لەبەرەوە منیشی زۆر خۆشەوێ ئەگەر مەبەستت ئەوەیە شاعمەری کوڕی نەمان چیت ئەوێ بۆت بکە بڕۆ قەڵم و کاغەزم بۆ بێنە نامەیەکت بۆ نووسم بەدەستی خۆت بیدە بە شاعمەری کوڕی نەمان پێ بڵێ کەنیزەکەکەت ئەم دەست و ئەو دەستی زۆر کردووە و فرۆشراوە کە پرسی ئێستا لە کوێم پێی بڵێ کە ئێستا لە لای جێگری والی دیمەشقە. بازرگانەکە هێندەی تر سەری سوڕما کە چەند زمان پارا و عەرەبی زانە ئەم جاوتی پێم وا بێ ئەو خەڵکانە سوکایەتیان بە ژیری و ریایت کردووە کە تویان فرۆشتووە ئاخۆ قورآانت لەبەرە کیژەوتی بەڵێ لە زانستی پزیشکی جەزانم سەتای هەموو زانستەکان بەندەکانی بقراتی کتێبەکانی شافیعیم خوێندووە، ڕێزمانی عەرەبی و فەرموودەکانم خوێندووە، کتێبیشم هەیە لە عیلم المنطقدا لە بیرکاریدا لەبارەی ڕەوانەوە و ئەستێرەگەری ئەزانم. بڕۆ قەڵەم و کاغەزم بۆ بێنە بۆت بنووسم تاکوو لە ڕێگەی وڵاتان سوودی لێ ببینی کە بازرگان ئەمەی بیست قیژاندی. وتی، بەه بەه سەعد، بڕوانە کێ لە کۆشکتدایە؟ کاغەز و قەڵەمێکی مسینی هێنا و کڕنوشی بۆ برد، کیژەش لێ وەرگرت خستیە بەردەستی پێشەوەی بنووسێ ئاوا خۆی لاوانەوە. لەو ساوە دەستم لە تۆ بەرداوە، خەو خۆراکم لێ هەڵگیراوە. ئەو دڵەم بۆ تۆ جۆرێ ئەسووتێ پێم سەیرە عاشق چۆن وا ژیاوە ڕۆژانی شادیم جۆرێ تێپەڕین کە تاسەم لە ژین قەت نەشکاوە خۆم بە قوربان شنەی شەماڵ بم کەوا هەواڵی تۆی بۆم هێناوە تاسەی تۆ هێندەی فرمێسک پێڕشتوم تا بەردی ڕقیش بۆ من تواوە ئەمجا ئاوا دەستی کرد بە نووسین لە کەسێکە کە خەیاڵ و بیرکردنەوە پوکانوێتیەوە شەونخونی زەرد و لەڕ و لاوازی کردووە، کە ژیانی تاریکی ڕووناکی نەدیوە، نە شەوی شەوە و نە ڕۆژی ڕۆژ، هەر ئەم دیو و ئەو دیوی سەر جێگاکە، ئەستێرە ئەژمێرێ کەسێک کە فرمێسک ئەڕێژێ، ئەم شیعرە ئەبێژێ، کە لە نێو باخدا ئەخوێنێ بولبول لەگەڵ من دایە ئەی کا دەردە دڵ، ئەو کاتەی دەنگ خۆش گۆرانی ئەچڕێ لەگەڵیا دڵم دێتە کەف و کوڵ. سکاڵام بۆ برد. تاکو تێبگا تا چەم وەکی ڕۆح وایە بۆ کۆتەڵ ئەم جا فرمێسکی چاوانی سڕی ئەمەی وت خەڵکی لە شیرین خەودان من ئێشکچی و بێدارم ساڵانێک بوو نازدار بووم ئێستاش نامۆ نەدارم چاوانی پڕ لە فرمێسک بوون ئەمجا لە دامێنی نامەکەوە نووسی، دوورکەوتەی ناسیا و خزمان، پەرەوازە لە نیشتیمان، دڵ پڕ خەم و ژان، نوسهت الزمان. ئەمجا نامەکەی پێچایە و دایە دەستی بازرگانەکە، ئەویش وەری گرت و ماچی کرد. ئەمجا لە خۆشیان پێی وت، پەنا بەخوا لەو شۆخ و شەنگیەت. ئەمجا دڵنەوایی کرد دەمە و ئێوارە چووە بازار و خواردنی باشی کڕی و پیرێژنە ناترێکی هێنایەوە گەرماوی بۆ دابخات و فەرمانی دایە جوان جوان لە گەرما و سەری بشوات و جلوبەرگی واڵای لەبەرکە ئەمجا فەرمانی دا سفریان ڕازاندەوە کە ئەوان لە خۆشتن بوونەوە چوونە سەر سفرە و ناردیانە شوێنی بازرگان دواتر میوەیان خوارد. بۆ بەیانی ڕۆژی دواتر بازرگان کە لە ژوورێکی دی نوستبوو هەستا و چووە ژوورەکەی نوزەت و زەمان و هەڵیسان کراسێکی ناسکی بۆ کڕی بوو بۆی هێنا سەرپۆشێکی هەزار دیناری و ملوانکێکی تورکی کە ناوناوە زێڕی تێدا بوو ملوانکێک دە هەڵەفە و نۆ گۆی تێ هەڵکێشرا بوو زێڕ بوون دوو گوارەی زێر کە بایی سێ هەزار دینار بوو ئەمجا خۆی گۆڕی و نوسەتوزەمان بە دوای دا و ڕۆیشتن، کە لە ڕێگا خەڵکەکە ئەی بینین سەریان لە جوانی و نازداری کەنیزەکەکە سوڕما، بە یەکتریان وت پەنا بە خوا لەو جوانیە، گەیشتنە لای سوڵتان شرکان. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە کە بازرگان چۆ لای پاشا کڕنووشی بۆ بردووتی پاشای بەختیار کە نیزەکێکی بەهادارم بۆ هێناویت لە وێنەی نییە و زۆر ناسک و نازدارە پاشاوتی کوە پیشانم دا بازرگان چوە بەر دەرگاکە و هێنایە ژوورەوە کە شابینی خوێنی خزمایەتی جوڵا شابم ناڵی نوزەتە زمانی دیبوو درنگانێک بیستە بووی کە خوشکەکەی ناوی نوسەت و زەمانە براکەشی ناوی زەول مەکانە ڕقی لیانە بووە لەبەر جێنشینی حکومدارەتی دەوڵەت ئەم جا بازرگان هەڵیداوتی پاشای زەمانم کەنیزەکە سەر ڕای جوانی و نازداریەکەی هەموو زانستە ئاینی و زانستە دینیەکان لەوانە سیاست و بیرکاری هەتا دوای شارەزایە شاوتی بە چەندت کڕیەوە با پارەکەیت بدەمە و جێی بێڵە بازرگان وتی بەسەر چاوان بەڵام فەرمانێکی شاهانێشم دەرێ با لەمە دووە باجی دەیەک نەدەم بۆ ئەو کاڵایانەی کە ئەیانهێنم یان ئەیان بەمە دەرەوە شاوتی یەکەم جارە ئەو فەرمانە دەرەکەم بەڵام پێت نەوتم نرخەکەی چەندە بازرگان وتی خۆی بایی سە هزار دینار و جلوبەرگ و خشت و زێڕەکانیشی بای سە هزار دینارە شا کە ئەمەی بیزوتی لەو پارێش زیاترت ئەدەمێ ئەمجا خەزێنەداری بان کرد و فەرمانی پێدا سێسە و بیست هزار دیناری بلاتێ با سەد و بیست هەزار دینار قازانجەکەی بێت سڵتان شرکان چوار قازی و چەند شایەتی ئامادە کرد ئەم جاپارەیدایە ڕووی کردە قازەکان وتی ئەوە بە شایەتی ئەوە و من ئەم کەنیزەکەم ئازاد کرد بۆ ئەوەی مارەی کەم قازیەکان فەرمانی شاهانەی ئازادکردنەکەیان بۆ مۆر کرد لە هەمان کاتدا لە سوڵتان شرکانیشیان مارە کرد دواتر سوڵتان بووکەی زێڕباران کرد دەست و پێوەندان کەوتنە کۆکردنەوەی زێڕ خەڵکەکە بڵاویان لێ کرد و قازیان و بازرگانمانەوە ئەم جا شاوتی ئەمەوێت ئێوەش لەگەڵ مندا گوێ بگرن لەم کەنیزەکە تاکو بزانین بازرگان ڕازەکە کە شارەزای زانستەکان و ئەدەبە ئەوانی ژوتیان ئامادەین پەردەیان لە دیوەخانی سوڵتان دا بۆ نوزهەت و زەمان و ژنانی دیوەخانگەڕا پیاوانی دەوروبەر پیرۆزباییان کرد و دەستیان ماچ کرد و خۆیان لێ نزیک کردەوە ئەم جا ژنە وەزیرەکانیش بیستیان کە پاشا کەنیزەکێکی هەیە زۆر ناسک و نازدارە شارەزای ئەدەب و هونەرە و شارەزای هەموو زانستەکانە نرخیشی گەشتوتە سێ سەد و بیست هەزار دینار پاشا ئازادی کردوە ئەمجا لە خۆی مارە کردوە بیستویانە کە شرکانشا زانایان و قازیانی لامیوانە و ئەیانەوێ پرسیاری زانستەکانیان لێ بکەن و کەنیزەکەکە تاقیەکەنەوە بۆیە داوایان لە مێردە وەزیرەکانیان کردو تاکو و بیان بنە ماڵی پاشا و لە نزیکەوە جوانی ئەو کەنیزەکە بێن و گوێشیان لە وەڵامەکانی بێ کە چوونە لای نووسەت و زەمان بینیان لەبەریان هەستا چەندین کەنیزەک لە پشتیەوە بوون نووسەت و زەمان شەهرەزاد جێڕایەوە کە سەریان لە شۆخ و شەنگی و شێوازی گفتوگۆی سوورما ئەوانیش بە دەوریەوە دانیشتن و کەوتنە پیاهاڵدان و ڕێزگرتنی وتیان شارت پێ ئاوەدان بوو وڵاتت پێ خەندان بوو مەملەکەتی خۆتە کۆشک کۆشکی خۆتە ئێمە کەنیزەکی تۆین توخوا ڕێمان بدە بەو جوانی و شۆخ و شنگێتدا هەڵبڕوانین ئەویش زۆر سوپاسی کردن ئەمە لە کاتێکدا پەردە لە نێوان نووسەت و زەمان و ژنانی میوانی و لە نێوان پاشا و چوار قازی و بازرگاندا دادرابەوە ئەم جاشاشرکان بانگی نووسەت و زەمانی کرد شابان و ئەم بازرگانە بەوە وەسفی کردویت کە لە زانست و ئەدەبدا زۆر شارەزای تەنانەت زانستی ئەستێرە ناسیش ئەزانی هەندێک لەوانەی بۆ بازرگانت وتووە بۆ ئێمەش بڵێ نووسەت و زەمان وتی بە چاوان هەنگاوی یەکەم بە ڕامیاری و شێوازی مامەڵی شاهانە دەست پێکەم کە ئاخۆ پێشەنگەکانی ئاینی و شەرعیەکان ئەبێ چۆن بن ڕەوشتیان چۆن بێ ئەم جاوتی پاشای بەڕێز ئەوە بزانە باشترین ڕەوش لە ئاین و ژیانی کۆمەڵایەتیدا کۆبتەوە بەهۆی ژیانی ئەم دنیاوە نەبێ کەس بە ئاینی پاک ناگە کەوابوو دنیا چاکترین ڕێگایە بۆ گەشتن بە ڕۆژی زیندووبوونەوە کاروباری دنیا بە مرۆڤەکانی ڕێگەخرێ کاروباری خەڵکەکەش چوار لایەنە یەکەم بەڕێوەبردن دووەم بازرگانی کردن سێم کشتتوکاڵ چوارم پیشەسازی بەڕێوەبردنی سیاستێکی تۆکمە و کۆمەڵناسیەکی ڕازگویانەی ئەوێت چونکە بەڕێوەبردن واتای ئاوەدانکردن و بنیاتنان ئەگەێنێت و مسۆگەرکردنی ڕۆژی دوایی چونکە خوا دنیای داناوە بۆ توێش و بۆ کەستانی بەخوا گەشت و بۆیە پێویستە کەسەکان هێندە لە دنیا سوودمەند بن کە بیان گەێنێتە خوا نابێت شوێن حەز و ئارەزۆکانی خۆی بکەوێت گەر مرۆڤەکان داد پەروەربوون ڕق و کینەبەرایەتی نامێنێ بەڵام مرۆڤەکان بە زوڵ مستەم حەز و ئارەزوەکانیان دەستەبەرەکەن لێرەوە پێویستیان بە سلتانەکانە بێ تاکو نێوانی مرۆڤەکان ڕێک بخەنەوە کە سلتانەکان و پاشان خەڵکەکە چاوترسیان نەکەن ئەوە بەهێزەکانیان لاوازەکانیان ئەخەنە ژێر و بەسەریاندا زاڵە بن ئەردەشێر وتوێتی ئایین و پاشایەتی دوانەن، ئایین گەنجینەیەکە و پاشایان چاودێریانن. شەریعەتەکانی ژیری ئەڵێن پێویستە مرۆڤەکان گەورەیەکیان هەبێت تاکو بەرگری لەستەم لێکراوەکان بکە لە بەرامبەر زۆرداراندا دادپەروەری بخاتە نێوان لاواز و بەهێزەکانەوە سنوورێک بۆ ملهوڕان دابنێ ئەوەش بزانە ئەی پاشا، زەمانە لەسەر دەستی ڕەوشتی سوڵتانەکاندا گۆڕدرێ، پێغەمبەر درودی خوای لێبێ فەرموویەتی دوو شتی نێوان خەڵک چاک بوو، ژیانی خەڵکەکەی چاکە بێ، گەر ئەو دوو شتەش خراپ بوون، ئەوا نێوانی مرۆڤەکان خراپ ئەبێ، ئەو دوانەش سوڵتانەکان و زانایانە. هەندێک لە ژیران و تویانە پاشایان و سوڵتانان سێ جۆرن، پاشایانی ئاین پارێز، پاشایانی ڕەوشت پارێز، پاشایانی شوێن چێژەکانی ژیان کەوتوو. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. ئاین ئەسەپێنێ بەسەر هاوڵاتیاندا پێویستە خۆیشی لە هەموان ئاین پەروەەر بێت چونکە هاوڵاتیان لاسایی پاشایانەکەنەوە و چاوی لەکەن پاشا پارێزەری نەرێتی ئاین و کللتوری کۆمەڵایەتە پارێزگاری دون و دنیاکە فەرمانەدا کە شەرع جێبەجێ بکرێن و خاوەن وژدانش بن ئەو جۆرە پاشایانە قەڵەم و شمشێر پێکەوە کۆکەنەوە ئەوەی کە بەرچاوی لێڵ بوو لە ڕێگەی ڕاست خلیسکا و لە شریعەتی قەڵەم و نووسین دەرچوو ئەوە بەهێزی شمشێر ڕاستیەکەنەوە دادپەروەری لە وڵاتدا سەقامگیرەوێ بەڵام پاشای شوێن حەز و ئارەزوو کەوت و نە ئاینی هەیە و نە هیچ شوێن ئارەزوەکانی دنیا کەوتووە خەمی داگیرکردن و دەست بەسراگرتنی دەوروبەری خۆی نییە وڵات بەرەو هەڵدێر و کاولکاریە بە تاکو سەری خۆی ئەخوا. زانایان وتویانە هاوڵاتیان بە هەمویان پێویستیان بە یەک کەسەیە سەرۆک و ڕێنماییان بێ بەڵام پاشا پێویستی بە هەموو دانیشتوان و هاوڵاتیانە بۆی بتوانێ مەملەکەت بەڕێوەبەرێ بۆیە بێت لە ڕەوشت و هەڵس و کەوتیان شارەزا بێ تاکو بتوانێ دووبەرەکیان تێدا نەهێڵێت و برایەتیان تێدا بچەسپێنێ ئەم جابۆیان باش بێ ئەم جاوت یەی پاشا ئەوەش بزانە کە ئەردەشێر یەکەمین کەسی ساسانیان بوو لە چینی سێمی پاشایانی فارس کە هەموو هەرێمەکانی داگیر کردووە ئەم جاکردنی بە چوار بەشەوە بۆ هەر بەشێک مۆرێکی دانا کە بریتی بوو لە مۆری دەریا و پۆلیس و پارێزەران دووەمیان مۆری داهات و باجی دەرامەت ناوی لێنان ئاوەدان کردنەوە سێمیان مۆری ژیاری و لەسەری نووسرابوو بژێوی چوارێمیان مۆری دادوەری ناوی نابوو داد کە ئەو یاسایە تاکو سەرهەڵدانی ئاینی پیرۆزی ئیسلام کاریان پێکرا کیسرا بۆ کوڕەکەی نووسی کە سەرکردەی سوپا بوو سوپاکەت با زۆر و بۆر نەبێت و مەدە بە دەمیانەوە با پشتت تێنەکەن هێندەش مەیان هێنەوە یەک و فشاریان مەخە سەر تاکو لێت بێزار ببن دەشتەکێک بە خەلیفا بوو جەعفەری منسووری وت سەگەکەت برسی بکە باشێنت بکەوێ خەلیفە لەم قسەی زۆر تووڕە بوو ئەبوو عباسی تووسی ژووتی ڕەنگێکێکی دی لە تەنانێک پیشانی سەگە برسیەکەت بدا ئیتر شوێن ئەو ئەکەوێت و پش لە تۆکە خەلیفەش خاو بووە خەڵاتی عەرە بە دەشتەکەی کرد ئەم جا نووسەت و زەمان و تێی پاشا عبدولمەلێکی کوڕی مەروان نامێکی بۆ براکەی نووسی کە لە میسر بوو بەم شێوەیە هەمیشە کاتبەکانی دەوروبەرت بخە ژێر چاودێری خۆتەوە چونکە بەهۆی ئەوانەوە ئاگات لە کێشەکانی دەوروبەرت ئەبێ بەرەنگاربوونەوەت لەگەڵ دەوڵەتانی دژمنتدا توانای سوپاکەت دەرەخە خەلیفە عمەری کوڕی خەتاب خی لێ ڕازی بێ گەرکارێکی بە کەسێک بسپێرایە چوار مەرجی بۆ دانە نابێ سواری بارگیر ببێ نابێ بەرگی تەنک بپۆشێ شڕەخۆر نەبێ نوێژەکانیش لە کاتی خۆی دابکە ئەم جاوتی وتراوە هیچ سامانێک بە هێندەی ژیری نییە ژیری بە تەکبیر ناگا بە سووربوون لەسەری هیچ سووربوونێک بە هێندەی خواپەرستی نیە هیچ شتێک بە هێندەی ڕەوشت ئێمە تینوینین هیچ تەرازوویەکیش وەک تەرازووی ئەدەب نییە. هیچ شتێک بە هێندەی سەرکەوتن خۆش نییە. هیچ بازرگانیەکیش بە کاری چاکەدا ناگا. هیچ قازانج و سوودمەندیەکیش بە پادداشتی خوا ناگا. هیچ خۆپاراستنێک بە هێندەی سنووری سوننەتەکانی ئیسلام نییە. هیچ ڕەوشتێک هێندەی بێفیزی جوان نییە. هیچ شەرەفێک هێندەی شەرەفمەندی زانست نییە. سەرت پارێزراوە بەو ڕاستیانەی کە لەخۆیەگریت گەدەت بپارێزە لەو شتانەی تێەکەیت بەڵاو مردنت بیر نەچێت حەزرەتی علی فەرمیەتی لە ژنانی شەڕەنگێز بترسن و خۆتانی لێ پارێزن پرسیان پێمەکەن چاکان لەگەڵ بکەن وتراوە هەر کەس پشت لە ئابووری بکە سەری لێ تێکەچێ ئەمەش ڕێوشوێنی خۆی هەیە باسیەکەین حەزرەتی عمر فەرمێتی ژنان سێ جۆرن ژنان لە خواترسی بە بەزەیی لە کاتی تنگانەدا پشتی مێردەکێگرێ ژنانەکەن خیانەتکارن و ئەبنە تەوق و ئەچنە ملی مێردەکانیان پیاوانیش سێ جۆرن پیاوی ژیر ڕاوێژی پێکەێ پیاوی ژێرتر ئەو کەسێک کە تووشی کێشەیەک بوو ڕاوێژ بە دەوروبەریەکە دواتر بە قسەیانەکە جۆرێکی تر پیاو هەیە نەخۆی ڕێبەدەی خۆیەکە و نەگوێ لە ئامۆژگاری کەسی شەگرێ پێویستە دادوەری لە هەموو شتێکدا هەبێت تەنانەت کەنیزەکانیش پێویستیانە بەسەرهاتێکی جەردە و ڕێگران هەیە ئەوانەی زڵم لە هاوڵاتیانەکەن پێویستە ئەوانیش دادوەر بن لە دابشکردنی دەستکەوتەکانیاندا ئەگەرنا یاساکانیان تێکەچێ کارەکانیان هەڵەوەشێتەوە بە کورتی سەبر و لێبوردن کە شخصیتە ڕەوشتیش کاری پیاوانی ڕازگۆ پەنا بۆ سامان ببرێ بۆ چاکە خەڵکی شاد بکە خێرا و ڕاستەوخۆ. خۆزگە باسەکەی گۆڕی نوسەت و زەمان گوێی لێ بوو ئەمجا بابەتەکەی گۆڕی وتی دەربارەی ئەدەب گۆڕەپانێکی بەربڵاوە چونکە هەموو ژیان لە خۆگرێ ئەڵێن جارێکیان یەکێک لە هاوڕێیانی مەعاویا بێتە میوانی هەرزوو دەزەکا بە هەڵدان بە زیرەکی و لێهاتووی خەڵکی بەغدا مەسوونی دایکی یەزید کەژنی مەعاویە بوو گوێ لێبێ کە میوانەکە ڕوا بە مەعاویاڵێ ئەی میری مسلمانان ڕێگە بدە بە عێراقیەکان بێنە لات و گفتوگۆ لەگەڵ بکەن جوان لێ بگرە معاوێ پرسی چێ لە بەردەرگایە وتیان بەن و تەمیم وتی بابێتە ژوور کە هاتە ژوورەوە ئەحمەدی کوڕی قەیسیان لەگەڵ بوو معاوتی ئادەی لێم نزیک بەوە ئەمجا پەردان لە نێواندا دادانەوە بە شێوەیەک گوێی لە هەردووکیان بوو ئەمجا پرسی ئەی باوکی دەریا منت چۆن دێتە بەرچاو ئەی ژوتی قژبش سمێڵ تاشرا و نینۆکرا و بن باخەڵ بۆگەن سیواک بەکارهێنان هەفتا و دوو سوودی هەیە خۆشتنی ڕۆژانی هەینی پاکبوونەوەیە ئەم جامعاویە باحنەف کوڕی قەیسی وت ئەی لە خۆت چۆن تێگەشتویت ئەی ژوتی کە هەنگاو ئەنێم زۆر بە هێواشی پێ هەڵدێنم بە چاویش چاودێریەکەم ئەمجا لێی پرسیەوە ئەی ئەگەر چویت بەسەر کەسێکدا سادە بوو لە ڕەمەکی خەڵکەکە ئەمیژوتی سەری شەرم دانوێنم سلاوی دەکەم قسە زۆر ناکەم هەر شتێک پەیوەندی بەمنەوە نەبوو قسەی تیا ناکەم معاویە پرسی ئەی ئەگەر لوتت تەقی بەلوتی ئەوانەدا وەخۆتن ئەیژوتی گەر قسەیان کرد گوێیان لێگرم گەر لاقرتیان پێکردم بێدەنگە بم معاویە پرسیەوە ئەی ئەگەر لەگەڵ سەرۆکەکەتدا ڕوبەڕوو بوویتەوە وتی سلاوی لەکەم بێ دەستبادان گوێگرم بۆ وەڵامیان گەر لە خۆیان نزیک کردمەوە ئەوە لیان ئەچمە پێش گەر پێیان خۆش نەبوو لیان دوورەکەمەوە ئەم جامعەوتی بەڕاستی وەڵامەکانت باش بوون ئێستا چییە خوازی ئەوی ژوتی خوازیارم لە هەڵسوکەوتتدا لەگەڵ هاوڵاتیان هەمیشە خوات لەبیر بێ تا مامەڵت یەک جۆر بێت و بە یەک چاو سەیریان کەی ئەم جە هەستا و کۆڕەکەی جەهێشت دوایی مەسونی خێزانیوتی گەر عێراقی نەبواە بەوەندە ڕازی نەبوو ئەمجا نوسەت و زەمان وتی ئەمە مشتێک بوو لە خەرمانی ئەدەب شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەرات کانتان پێشکەش دەکەین تا ئەوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.